سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين إمان داراني بريس وتاری ئەمڕۆشمان پشتیوان بەخوای تاک و تەنها تەواوکردنی زنجیرە باسەکەمانە لە باسی تێپەڕبوونی ساڵێک لە تەمەن و هەوڵدان بۆ ئەوەی کەوا ئەو تەمەنە جوانە ئەو تەمەنە کەم و کورتا کە هەرچەند درێژ بێ هێشتا کورتە ئەگەر کاری چاکی تێدا نەکرێ بە فیڕۆ نەچێ یەکێک لە هۆکاری بەرەکەتداربوونی تەمەن بریتییە لە بوونی ئەوەی ئینسان خۆی بناسێ ناسنامەت هەبێ ناسنامە بەو مانایە نا تەنها ناوت هەبێ تەنها دایک و باوکت دیار بێ تەنها ساڵی لەدایکبوونت هەبێ چونکە وەکو پێشووتر وتم لە زۆر وڵاتی دنیادا دوول لە مرۆڤ ئاژەڵیش ئەم پێناسەی هەیە پێناسەی ئێمەی موسڵمان دوو شتە یەکەم خۆناسینە دووەم ڕێناسینە خۆت بناسی تۆ چ کەسێکی دووەم ئەو ڕێبازەی کەوا ژیانت لەسەری دەڕوا ئەو هەدەفەی کە بۆی دەژی بەرچاوت ڕوون بێ لەسەریدا ئێمەی موسڵمان بەردەوام دژمنانی ئەم ئیسلامە زۆر لە کۆنەوە خەریکەن ناسنامەی خۆمان لەبیر دەبەنەوە ئەیانەوێ خێر و بێری وڵاتمان بخۆن و دواتر فکر و عەقڵمان داگیرکەن و ئاینەکەمان لەناو بەرن لە سێ ڕێگاوە نەخشەیان کێشاوە ڕێگای یەکەم داگیرکردنی خاکی مسلمانان لە ڕێگای تۆپ و تەیارە و جیهەتی سەربازی و عسکەریەوە کە ئەمەیان زۆر ئاشکرا و ڕوونە مسلمان لەمە منەتی نییە و کوفر بە درێژایی مێژوو لە هێرشی سەربازیدا بۆ سەر خاکی مسلمانان شکستی هێناوە کاتێک کەوا خاچپەرستەکان هێرشیان کردە سەر خاکی قودسی پیرۆز مێژوو دەڵێ تەنها لە ناو قودسدا حەفتا هەزار مسلمانیان سەربڕی ئیبن کەثیر دەفەرمێ ئەوەندە خوێن لە لاشەی مسلمانانی سەربڕدرا و ڕۆیشتە بوو ئەسپی صلیبیەکان تاوەکو ئەژنۆی لە خوێندا بوو و تەنها لە ناو شاری ئەنتاکیەدا سەد هەزار مسلمان بە سەربڕین سەربڕدراوە و وڵاتی کوردستانی ئێمە مێژوو شاهیدە کە لەو حەملە عەسکەری و سەربازیانە بێبەش نەبووە بەڵام بەردەوام ڕەدیان دراوەتەوە لەلایەن مشایخانی طریقە لەلایەن علەمایانی ئیسلام لەلایەن گەنجانی خوێنگەرمەوە ئەم کوردستانەی خۆمان کاتێ هێرشی ڕووسی بۆ هاتووە جیهادی تێدا کراوە مامۆستا مەلا عەبدوڵڵای کاتب ڕەحمەتی خوای لێبێ و خوا لێی خۆش بێ کەوا کاتبی شێخ عوسمانی سیراجەدینی بیارە بوو دەفەرمێ من تەمەنم دوانزە ساڵ بوو لە هەورامانی کوردستانی سەر بە ئێراندا دەژیام دەیەکەمان مزگەوتێکی هەبوو ئاوی حەوزی هەبوو ئاوەکە وشکی کرد کاتێ خەڵکی هاتنە سەرەوەی لە کانێکی دووری ئاواییەوە ئاوی بۆ ڕاکێشن دەستیان دایە پاچ و خاکەناز و ئاوەکەمان هەڵکەند و ڕامان کێشا بە جۆگادا من خۆم بە دیاریانەوە بووم کە مناڵێکی تەمەن دوانزە ساڵ بووم و وردە وردە ئیشم لەگەڵا دەکردن و یارمەتی خەڵکەکەم دەدا کە لەسەرێک شتێک لە پاسێک گیرا کە ڕایان کێشایە دەرەوە کە لەسەری کچێکی گەنج بوو دەفەمێ بە شمشێر لاشەی لێکرابەوە دەفەیەکی شانی پێوە مابوو بەکەل لەسەرەکەوە باقی لاشەکەی دیار نەمابوو مامۆستای زانا و خواناس خوای گەورە لێی خۆش بێ و جێگای بەهەشت بێت دەفەرمێ وەڵڵاهی سوێن دەخۆم سەفتەی قژی کەوا قژی بەیانیەکەی بەشا نەکردبوو تێک نەچوو بوو واللهی ئەگەر ئەو تۆز و خۆڵەی پاج و خاکە نازەکە بەری نەکەوتایە نەزەری حەرام بوو ئەوەندە کوڵمەکانی دراوشاو و جوان بوون کاتێک کە خەڵکی لێیان کۆڵیەوە ئەمە چ کەس و چ کەسێک نییە لەوانەیە سەحابیە بێ دەرکەوت نەخێر ئەمەی تەمەنێکی نزیکترە ئەم ئافرەتە لە هێرشی ڕووسەکاندا بەرگری کردو خۆی نەداوەتە دەستیان و بە دەستی کافرە ڕووسەکان شەهید کراوە کەواتە لە هەر وەختێکا دوژمنی ئیسلام و مسلمانان بە ڕێگەی سەربازی و عسکەری ویستبێتی ئیسلام لە ناو بەرێ شکستی هێناوە بۆیە هەر زوو هەستیان بەوە کرد کە ئەم وڵاتی مسلمانان و ئەم عەقڵی مسلمانانە بە عەسکەرتارێتیی لەگەڵ ناکرێ بۆیە ڕێگای داگیرکردنی خەڵکیان گرتە بەر ئەمەش بە دوو هۆکار خاڵی یەکەمیان هاتن لەناو وڵاتی مسلماناندا دەستیان کرد بە بە مەسیحی کردنی خەڵک ئەمە ڕێگایەکی زۆر کۆنە لە ڕێگای چێوە مەسیحی بکرێ قەشەیەک پاتایە خەڵک لێ قبول نەدەکرد هاتن خەڵکیان پێگەیاند و بەرگی پیرۆزی مەلایەتیان کردە بەری گوێ بگرم بۆ مێژووی کردەواری خۆمان مامۆستا مەلا محەممەدی هەرتەلی بە ڕەحمەت بێ زاتێک و مەلایەکی ئیجازەدەری مەلایەتی بۆ پیاوێکی زۆر عالم بووە لە کتێبی حقائق و علم الحدیث لە مجلدی دوو لاپەڕەی 265 ئەو کتێبە تەماشاکەن دەفەرمێ ساڵی 1920 بوو لە گوندێکەی ئێمە لە گوندی هەرتەل کە کۆمەڵە ماڵی خوانازبوون مامۆستای ئاینیمان نەبوو گەنجێک لە دەوری تەمەنی سی ساڵی سی و پێنج ساڵیدا هاتە دێیەکەوە خێزان و ژن و ماڵی نەبوو وتی من مامۆستای ئاینی مجلوبەرجی مامۆستایەکی ئاینی ئیسلامی لەبەردا بوو خەڵکەکە زۆر ڕێزیان لێگرت و کاتێک کە مەوعیزە وتاری دەخوێندەوە زۆر زمان پاراو بوو زۆر خەڵک لێ سوودمەند دەبوو بۆیە یەکێک لە ئەهلی دێیەکە لەبەر خواناسی و لەبەر دینداری ئەم پیاوە بە حیساب ئامادە بوو کچەکەی خۆی پێشکەشکا و خەڵکیش زەماوەندیان بۆ ئامادە کرد و ماڵێکیان بۆ پێکەوەنا بەڵام ئەوەی جێگەی عەجیبی بوو زۆر شتی دەخوێندەوە کە هەرگیز ئێمە نەمان بیستبوو لە دینی ئیسلامدا شتی وا هەبێت دەیگوت ئەوە پێغەمبەر وای فەرمووە بەڵام دەمانگوت ئەمە مەلایە و ئێمە نازانین قسەی ئەم ڕاستە و لێمان وەردەگرت تا ئەوە بۆ ڕۆژێکیان پیاوێک هاتەوە وتی وەڵی بەچکە بەرازێکی گەورەم بینی زۆر نەرم و نۆڵ فیشەکێکم پێوە ناو کوشتم وتی لە کوێ مامۆستاکە لێی پرسی وتی وەڵا لەو دیو ئاواییەوە لە بناری ئەو شاخەدا کەوتووە ئەڵێ وەختێکمان زانی ڕۆژێک مامۆستا دیار نەبوو بەناو مامۆستا دیار نەبوو بوو بە دەوری دوو ڕۆژ هەر دیار نەبوو خێزانی پەرێشان حاڵ بوو وتمان بۆ شوێ ڕۆیشتەوە توێتی گەشتێک دەکەم بەو شاخ و دۆڵەدا و تەماشایەکی ئەو دەشت و سەحرایە دەکەم و بۆ خۆم پیاسەیەک دەکەم وتیان نەوەک لە شاخێک کەوتبێتە خوارەوە کاتێک کە ڕۆیشتن تەماشا دەکەن ئەم پیاوە بەراسخۆر بووە پەتێکی کردۆتە ملی بەچکە بەرازەکە و بۆ ئەوەی لە ڕێگاکە لایدا بیبا لە ناو دۆڵێکا پارچە پارچەی کاو گۆشتەکەی بخوا و بیبرژێنێ بە پشتێنەکەی کردوێتیە ملی و لە بەرازەکەی تون کردووە کاتێ دەستی لە شاخەکە گیر کردووە شاخەکە بە دەستیەوە ترازاوە و بەرازەکە لە قڕگی تون بۆ خنکاندوێتی ئەم کابرایە بە خاک سپێردرا دوای چەند ساڵ مەسیحیەکان هاتن و لاشەکەیان بردەوە وتیانەوە نوێنەری ئێمە بووە لە مناڵیەوە فێری زمانی عەرەبی و کوردی کراوە و بەرگی مەلایەتی لەبەر کراوە بۆ ئەوەی دینی ئیسلام ناشیرینکە شتی وا بڵێ بە ناوی پێغەمبەری خواوە کە دین تێیدا نییە لاشەکەیان بە تەکریمەوە بردەوە هەڵگرتەوە بەڵام سبحان اللە خوا خاوەنی ئەم دینەیە سەیری کە بە بەرازێک پەت دەکاتە ملی ئەگەر مسلمانێکیش هەستی پێ نەکا و کاتێکیش کە لە یەمەندا موبەشیرین واتەوانی دینی مەسیحی بڵاو دەکەنەوە پیاوێک زۆر خزمەتی دەکردن و تاکە ئومێدیان ئەو پیاوە بوو وتیان فڵان کەس تۆ زۆر خزمەتی ئێمەت کردووە تاکە ئاواتت چییە بۆت بکەین وتی ئومێدم ئەیە هەیە لەسەر مەسرەفی خۆتان بمبەن حەجی ماڵی خوا بکەم وتیان چی ئێمە وەمان زانی تۆ بووی بە مەسیحی تازە ئومێد لەوەی بچی حەجی ماڵی خوا بکەی بۆیە ڕاپۆرتیان بەرز کردەوە وتیان ئەم ڕێگانەش بێ بەرهەمە هیچ سوودێکی نییە لەگەڵ موسڵماناندا ڕێگەی سێمیان بەکارهێنا ڕێگەی لادانی مسلمان لە دینەکەی بەبێ ئەوەی دەنگی تۆپێک بتەقێ بەبێ ئەوەی کەوا زرمەیەک بێ بەبێ ئەوەی پۆستاڵێک بچێتە سەر شوێنێک ئەویش لە ڕێگای فیکر و ئیعلامەوە لە ڕێگەی ڕۆژنامە نووسی بەکرێگیراوەوە لە ڕێگەی سەتەلایت و کەناڵی خراپ و تەلەفیزۆن و ئیعلامی ژەهراویەوە کە دەیخاتە ناو هەموو ماڵێکەوە بەنجت دەکا و هەستیش بەخۆ ناکەی کاسەی سەرت هەڵدەگرێ و پڕی دەکا لە ژەهر بەڵێ ئەم ڕێگایان تا ڕادەیەک ناجح بوو و ئێستا ئەم فکرەیە بڵاوە لە ناو جیهانی مسلمانان و بە تایبەت لە وڵاتی ئێمەدا کە دەبێت زۆر بە ئاگابین کە ناسنامەی مسلمانەتی لەدەست نەدەی بەڵێ کۆبوونەوەیەکی مەسیحیەکان کرا هی قەشەکان گەورەترین قەشەی جیهانی ناوی زوەیمەر بوو زومەیەمەر ستایشی ئەو کەسانەی کرد کەوا هاتوون بۆ وڵاتانی مسلمان لە 2003 دا کە ڕژێمی دیکتاتۆری عێراق لە ناو چوو ڕووخا سەد ڕێکخراوی کردنە مەسیحی خەڵک ئێستا لەم کوردستانەدا وڵاتی ئێمەدا هەیە سەد ڕێکخراو بیست و حەوت هەزار کەسیان لەگەڵ جەیشی ئەمریکیدا هاتوونە ناو عێراق و کوردستانەوە بۆ بە مەسیحیکردنی خەڵک جا هەیە لە ڕێی تەندروستیەوە هەیە لە ڕێی دیاری و مەکتەبەوە هەیە لە ڕێی ڕەوزەی منداڵانەوە هەیە لە ڕێی کاری فریاگوزاریەوە هەر یەکە بە ناوێکەوە بەبێ ئەوی تۆ هەز بە خۆت بکەی ئەو دینی مەسیحی بڵاو دەکاتەوە بیست و حەوت هەزار کەسی نهێنیان هەیە کە لەم خاکە پیرۆزەدا دینی مەسیحیەت بڵاو دەکەنەوە کاتێک کە گلەیی کرد گلەییان کرد وتیان بەرهەممان کەمە ئەو هەموو پارە زۆری بە ملیار دۆلار سەرفمان کردووە زوەیمەری قەشەوتی نانا بێبەرهەم نەبوون ئێوە وا دەزان بێبەرهەمی ئەوەیە کەس هەویەکەی خۆی نەگۆڕیوە لە مسلمانەوە بڵێ بمکەن بە مەسیحی ئەوە ڕێژەیەکی زۆر زۆر کەمە بەڵام دڵنیابن ئەوەی لە دینی محەممەد وەردەگەڕێ و دێتە سەر دینی ئێمەی مەسیحی سێشتن یان مناڵێکە هێشتا نازانێت دینی ئیسلام چییە و بۆ دیارەک و بووکەڵەیەک دەبێتە مەسیحی پێمان هەڵدەڵێ و بابەنوێڵ لە مل دەکا ئەوە مناڵۆ هیچ نازانێ یان دووەمیان کەسێکە هەر ئەسڵەن هیچ دینێکی نەبووە هەر گاڵتەی بە هەموو دینێک دێ هەر مسلمان نەبووە تا بێتە مەسیحی سێیەمیان کەسێکە بەرژەوەندییەکی هەیە بۆ تموحی پارەیەک بۆ تموحی چوونە خاریجێک بۆی ئێمە گەشتی وڵاتانی پێ بکەین ژنی بۆ بێنین ئافرەتێکی پێشکەشکەین بەو ئومێدە دەبێتە مەسیحی ئەینا هیدایەتی خوایی کە دینی مەسیحە قابل بە شانی مسلمان نییە ئێمە نامانەوە کەس بە تەسکەرە و بێتە سەر دینەکەمان بەڵام ئێوە کارە گەورەکەی ئێمەتان جێبەجێ کرد وتیان کارە گەورەکە چی بوو جا مسلمان گوێ لە ئا ئەم وشانەی ئەم پیاوە بگرە ئەم قەشەیە بگرە وتی بەرهەمی ئێمە ئەوەیە توانیمان لەناو مسوڵماناندا لە دایک و باوکی مسوڵمان و دایە حاجی و باوە حاجی و ماڵی مەلا و شێخ و خواناس و ئەهلی مزگەوتدا ڕۆڵەکانێک پێک بگەیەنین گەنجانێک بەرهەم بهێنین مناڵانێک پەروەردە بکەین کەوا ئامانجی ئێمەیان پێکا مسلمانێک لە دینەکەی بێنینە دەرەوە مرۆڤێکی دوور لە خوا بێ دوو شتی لەدەست دابێ دینی نەمابێ ڕەوشت و ئەخلاق و حەیا بەلایەوە دواکەوتووی بێ حەیا بڵێن فڵان کەس حەیادارە دڵعی ڕزعیە دواکەوتوویە ئەڵێ خۆیان بانگمان دەکەن ئێمە بچینە لایەن و قسەی خێریان بۆ بکەین چونکە دینەکەی خۆیان لەدەست داوە ئێوە توانیوتانە نەوەیەک پێک بێنن کە ڕقی لە ناوی خوایە نەک هەر ئەوەندە ڕقی لە هەر کەسێکی شە پەیامی خوای هەڵگرت بێ ئێوە نەوەیەکتان لە وڵاتی مسلماناندا پێگەیان کە حەزی لە تەمەڵی و حەوانەوەی بەر سێبەر و پارەی بەلاشە حەزی لێ حەرام بخوا و بەلاش وەریگرێ و لەبەر سێبەرا دانیشێ ئێوە خەڵکانێکتان پێگەیان پارەی پێخۆشە بەڵام نەک بۆ بەرهەمهێنانی وڵات بۆ دووشت سکی پێتێرکا و سێکسی خۆی پێتێرکە جنسی پێتێرکە ئێوە توانیتان موسڵمانانێک لە وڵاتی موسڵمانان و نەوەیەک پێبگەیەنن ئەگەر دەستی لە پلە و پایە گیر بوو تا نەیکوژی نایەتە خوارەوە ئێمە لە وڵاتی خۆمان خەڵکمان فێر کردووە لە دوای چوار ساڵ ئینتیخابات دێتە خوارەوە لە کورسیەکە بەڵام ئەوانمان وا پەروەردە کردووە تا لاشەکەی نەهێنێ خوارەوە ئەو کورسی حکومە بەرنادا لە پێناوی مەیل و کەیف و سەفا و تێرکردنی جنسی خۆیدا ئامادەیە وڵات و نیشتیمانی خۆی بفرۆشێ وتی ئەوە هەدەفی ئێمەیە مسڵمانە تەسکەرەکەی بە هەر مسڵمان بێ هیچ کێشەم نەبێ نوێژ جاری وایە دەکا بەڵام ئەوە هەدەفە گەورەکە ئێوەیە ناسنامەکەمان لەدەست دەرهێنا کە ناسنامەی مسلمانەتی و خواناسیە حقیقەتەن ئەم شتە ڕاستە وایان نا بەڵام ئایا ئێمە دەبێت لۆمەی ئەوان بکەین بڵێن خەتایان بوو بار و دۆخەکە زروفەکە وایە ئا ئەم هەموو هێرشە ئیعلامیە سەلیبیەمان لەسەرە نەوەڵا براکەم خەتای خۆمانە خەتای خۆمانە چونکە ئەو بە زۆر نەهاتووە لەچکە لەسەری کچەکەت بکاتەوە و پانتۆڵی لە پێکا ئەوە خۆتی وا دەکەی ئەو نەهاتوە دەرگای ئەو مزگەوتە داخاو بڵێ کەس نابێ نوێش بکە ئەو تەنها فکری خۆی بڵاو دەکاتەوە بۆیە لە فەلسەفەدا دەڵێ نابێ لۆمەی ئەو ڕەشەبایە بکرێ کە دارێکی کلۆر و گەندەڵ هەڵدەکەنێ و ملی دەشکێنێ ئەبێ لۆمەی دارەکە بکرێ کە ناوی کلۆرە و بەرگەی ڕەشەباکە ناگرێ ئەبێت لۆمەی خۆمان بکەین قورئان فێرمان دەکا پێغەمبەری ئەکرەم صلی الله علیه وسلم دەرسێک ئەدا بە مسلمان ئەبێت تۆ لۆمەی نەفسی خۆت بکەی یەکێ لە دەرسی مسلمان ئەوەیە پێغەمبەری خوا فەرمووی صلی الله علیه وسلم من وجد خیرا فلیحمد الله ئەگە خێر و چاکەت هاتە ڕێ سوپاسی خوا بکە مەڵێ ئازایەتی خۆمە بڵێ خوا فەزلی لەگەڵ کردووم ومن وجد غیر ذلك فلا یلومن الا نفسه کەسێ دینی ناموسی عائلەی سەروەت و سامانی کەوتە مەترسیەوە لۆمەی خۆت بکە لۆمەی کەس مەکە لۆمەی نەفسی خۆت کە خۆت هەڵەت تێدا هەبووە ها دەرسی لۆمەکردنی نەفسمان فێر دەکا حتا قورآن فێرمان دەکات بۆمان نییە لۆمەی شەیطان بکەین لە ڕۆژی قیامەتە خوا دەفەرمێ ئەی شەیطان ئەم خەڵکە داوایان لەسەرت هەیە بەهۆی تۆوە سەرگەردان بوون من نەمگوت مەچۆ بۆ مزگەوت نەمتوانی خۆ سەربازم نەبوو إلا أن دعوتكم بەخوا من بەس بانگەوازێکم کرد بەس بانگم کردی بەس ڕێگاکەم نیشاندای فاستجبتم لي بۆ خۆت زەعیف بووی شوێنم کەوتی فلا تلوموني هیچ لۆمەی من مەکە ولوموا أنفسكم لۆمەی خۆتان بکەن یەک خاڵەک هەیە ئەویش لایەنی شەیتان شەیتان و دار و دەستە و فکرەکانی لە ڕێگەی گۆڤار و کتێب و ڕۆژنامە و سەتەلایت و هەموو وەسایلێکی ئیعلامی سەیری کە هەر ئەوەیە بەس بانگەواز دەکا ئەمڕۆ تەلەفیزۆنەک هەیە کۆمەڵە قەنەواتی تێدایە شەیتان و دار و دەستەکەی بەس ئەوەیە بۆی خستویە سەر دەڵێ ئەوەش هەیە لەم لاشەوە قورآن لێ دەدرێ حەدیث لێ دەدرێ کۆمەڵە شتی زانستی باس دەکرێت کۆمەڵە ئیعجازی علمی بڵاو دەکرێتەوە کۆنترۆڵەکە بەدەست خۆت ئارە شەیطان هات بە پەنجە بەم ژمارەیەدا بێنە نەوەڵا خۆت ئەیگۆڕی ئێمە خۆت ئەیگۆڕی ها بۆیە خوا دەمی شەیطان داناخا چونکە ئێمە وەختێ بەرامبەر بە کوفر ئەبێ لۆمەیان بکەین کە مزگەوتەکە داخا کە بڵێ بەس دەبێت نادی و عەرەخانە و قومارخانە هەبێ و مزگەوت نەبێ کاتێ بڵێ نابێ کەناڵێک قورئانی لەسەر بێ بەس دەبێ گۆرانی لەسەر بێ بەڵام مادام هەردووشیان هەیە ئەو سوڵتانی لەسەر نییە بە زۆری ناڵە کچەکە دڕوتکەوە لەچکی لەسەر مەکە ناڵە سترێجی لە پێکە ناڵە با حیجابی لەبەر نەبێ ئەڵێ ئەمە ڕێبازی منە بە قسەم دەکەی باشە بە قسەم نەکەی لۆمەی خۆت کە فلا لومن إلا نفسه پیامبر فرموی و قرآنش فرموی ولوموا أنفسكم لۆمەی خۆت بکە ها کۆنترۆڵەکە بەدەست خۆتە ئەوە خۆتی بەدوی ئەو خراپەدا دەگەڕێی ئەنا خۆ حکومەت جاری وان نهاتۆ بڵێ کاکە تۆ سەیری ئەم کەناڵە خراپەکە لەو هەموو مەکتەبەدا مامۆستایشی بەڕێز بە کچێکی نەکوتووە کاکە بە ڕووتی وەرە دەرەوە لە مەکتەب مامۆستای بەڕێز دەڵێ من چ لە کچێک بکەم تەنورەکەی لە سەرو ئەژنۆیەوە لە پێ دەکا ئەی بۆ بەوەیان ناڵێم کەوا لەسەر حیجابەکەشەوە عەبایەک بە خۆیدا ئەدا و ڕێگای ئەویشم نەگرتووە تۆ خۆتی هەڵی دەبژێری کەواتە ئێمە نابێ گلەیی لە مەسیحیە بکەین لە شەیطان و دار و دەستەکەی بکەین گلەیی لە خۆمان بکەین پێغەمبەری خوا صلی الله فەرمووی شەیطان شەیطان و شەیطان صفەتان حەز دەکەن ناویان بێنن ئێستا هیوا هەیە جاران دەم کۆلکە خوێندەوار من دەتوانم کافەکە بکەم بە گێ بڵم گۆلکە خوێندەوار لە گۆلکیش گۆلکتر کۆمەڵێ لۆتی و پۆتی و ڕۆژنامە نووس و نازام چی لەگەڵ ڕێزم بۆ ڕۆژنامە و ڕاگەیاندن و ئەوانە کابرا کۆ دەبێتەوانێ دەیەوێت تۆ ئیخفالکە لە مەقالەیەک دەنووسێ بۆی منی مەلا هەستم بریندار بێ و هەموو وەختی جمعەکەم بەوەوە بگرم بۆم نەکرێت دوو ئاەتی قورآن بۆ تۆشی کەمەوە ئەگەر باست کرد شەیطان پێوان فەرمووی فوی تێ دەکرێت بە قەدەر شاخێکی لێ دێ فإذا ذكر الله خنس ئەگەر ذکری خوات کە کوتە سبحان الله استغفر الله وەکسە فوەکە لە لەشی دەبێتەوە بە قەدەم مێشێک بچکۆ لە دەبێتەوە دەی تۆ لە جیاتی ئەوەندەی بە کوفرەوە مەشغوڵ بی با بۆ خۆمان ذکری خوا بکەین ئەم جارە بینی گۆڤارێک شتێکی لەسەر ئاینی ئیسلام نووسیوە من دێم سنەتێک لەناو ماڵ و منداڵەکەمدا زیندوو دەکەمەوە ئەو ڕۆژەی لە تەلەفیزۆنا شەوەکەی بینی دم درێژێک بە قەدەر تاکە قۆندەرەیەک دوول لە ڕووتان زمانی درێژە بەرامبەر ئیسلام دەڕشێتەوە من ئەو شەوە هەڵدەستم لە نیوەی شەوە دوور کات شەو نوێژ دەکەم و سوڕەتێکی قورئان دەخوێنم ئاوە ڕەتدا ئەو کاتە ئەو بچووک دەبێتەوە خۆتی پێوە خەریک مەکە تۆ ڕێبازەکەی خۆت بەرمەدە تۆ لۆمەی خۆت بکە کە زەعیفی بەرامبەر بە ئیعلامەکەی ئەو کاتی خۆت ئەو ئەو حەیای نییە بەڵام تۆ حەیاداری منی مەلا نابێت جبەکەم بەرمە لە ڕیزی کابرایەکەوە لەو سەجادە ڕخۆ پیشاندان بکەم گەورەتر لەوە مینبەرێکم لە بەردەستایە حەقی تێدا بڵاو بکەمەوە ئەوە هەمووی دەستێک لە پشتێوەیەتی کە تۆ لەو پەیامی خوا دوور خاتەوە ئەو فکری زۆرە بەڵام تۆ فکری حەق وەکو ئاڵتون وایە پێغەمبەری خوا صلی الله علیه و فەرمووی لا تکونوا امعا امتک مسلمانی بەڕێز امعا مەبە ئەزانی امعا لە لغەتە یعنی چی ئیمامی لەیس دەفەرمێ یەقول لکل ئەحد ئەنا معک بە هەموو کەس دەڵێ لەگەڵ تۆم تووشی هەر کەس بوو لەکا کە تۆ دۆستی منی بەخوا من لەسەر ڕێبازەکەی تۆم ئیبن مەسعودی هاوڵی پیاوان سڵ سەلەم دەفەرمێ ئیمعدە بەڵێ ئەنا مع الناس منیش لەگەڵ ئەو خەڵکەم خەڵک کچەکەی ڕوود بوو با کچی منیش ڕوود بێ خەڵک محەجەب بوو با محەجەبە بێ من لەگەڵ خەڵکام کاکە ئێستا زۆر ئافرەت هەبوو باوکە بەسەزمانەکەی مام حاجی وتوێتی ئافرەت ئەم کچە باڵغە عاقڵە ئێ باشە بۆ بە ڕووتی بڕواتە دەرەوە وتێتی واز بێنە بۆ خاتی خوا کچی منیش وەک ئەو خەڵکە دەی پێغەمبەر دەفەمێ ئیمەعە مەبە مەڵێ منیش وەک ئەو خەڵکە ئەوەندە ئاگات لێیەتی تاپۆیەکەی لە تەنگەی با خەڵک قایم دەکەی وەسیەت دەکەی مناڵینە نەیفرۆشن ئاگاتان لێبێ ئەم عەرزە ڕۆژ بە ڕۆژ نرخی زیاد دەکا هەموو دەمێ لە بیرتە دینت دەبێت لەو سەد مەتر عەرزەی ناو سلێمانی خۆشتر بوێ والله بێت لە دوکان و بازارەکەت خۆشتر بوێت لە دایمە لە دڵتا بێ ئەگەر خەڵک چاکی کرد من هەر چاک دەکەم ئەگەر خراپی کرد فەلا تەظلیمو من خراپە ناکەم ئەوە بەرنامەی مسلمانە ئەها نیسک چەند بەسوودە ئاخر خۆ نیسک مادێکی زۆر بەسوودە کەچی ڕەمزێکی خراپە بەکات وەکو نیسک وایە بەرو پشتی بۆ نییە نازانی کامە ڕوویەتی لای تۆ مسلمانە کە تووشی ئەو بوو کافرە لەوێ لەگەڵ ئەوایە بەویش دەڵێ لەگەڵ تۆدام لەگەڵ ئەنا معەکە من لەگەڵ تۆدام ئەنا مع الناس من لەگەڵ خەڵکم نەک لەگەڵ خەڵکی باش بە ئەگەر عەتر هات بۆنیکە بەڵام معقول نیە هەر بۆنەکە تۆ ئاوایەکی بۆ بکەیت دەبینی بۆن تەرسەقولە ئەگە بزانە عەتر و بۆن تەرسە قول و بۆن پیسی لێک کەوە بەس لوتت با پاچەکە هەڵمژێ ئەگە بۆنە ناخۆشەکە هات پەنجەرەکە داخە بەڵام بە ڕووی شەماڵی شنەبادا بیکەوە ها خۆشەویستەکان دین ئەمەیە مەڵێ هەمنش لەگەڵ خەڵکام مەڵێ بارودۆخەکە خراپە چونکە بەس ئیمعاز ناسنامەی نیە ئێستا کافر ناسنامەی هەیە مسلمانیش هەیەتی منافق نیەتی منافق ناسنامەی نەماوە نازانی نە کافرە و نە مسلمانە پێغەمبەران پێغەمبەری ئیسلام علەما دوعات هەمووی بەدەستی ئیمەعەوە پەرێشانە بۆت معلوم نییە نە کافرە نە مسلمانە لەو بینەدا ناسنامەکەی لە دەست داوە بۆیە تەمەنیشی پێبەرەکەتە حکومەتیش بەدەست ئەوانەوە گیری خواردووە ئەم حکومەتە لەسەر کار بوو لەگەڵ ئەوایە بەیانی ئەو ڕۆی لەگەڵ ئەوەی تریشایە جاسوسی بۆ ئەوی پێشوو کردو بۆ ئەمیش هەر جاسوسە هەتا ئەویش ئیسفادەی لێ ناکات چونکە باری نییە بۆ کەس چونکە مەبدەئێشی نییە پێغەمبەری خوا صلی الله فەرمووی لۆمەی بارودۆخ و زروف مەکە فەرمووی لا تقوم الساعة والله قیامەت نایە حتى يخون الأمين ويؤتمن الخائن بە چاوی خۆتان دەبینن ڕۆژێک دەبێ خائن بە ئەمیندار دەزاندرێ ئەمیندار بە خائن تەماشا دەکرێ ئەوەی خێری پێ بۆ ئەم خەڵکە بە دەستێک لە پشتێوەیەتی ئەوەی خیانەت دەکە خەڵک بە پیاوی باشی دەزانێ حتى يظهر الفحش والتفحش بێئابڕوویی و حیاچوون و زینا بڵاو دەبێتەوە بە ئاشکرا دەکرێت وەڵاهی موسڵمان وەکو پارچە زێڕێکی عارە بیست و چواری ساف وایە نفخ عليها صاحبها دەیخەنە کوورەی ئاگرەوە و فووی لێ دەکەن فلم تغير ولم تنقص نەدەگۆڕێ ئەماڵتونە نە هیچیش کەم دەکا بەڵکو صافتر دەبێت تۆزێک چی پێوە بێ لەسەری لا دەچێ مسلمان نابێت لۆمەی بارودۆخکە وڵا بارودۆخەکە وایە وڵا زلف و زەمانەکە تێک چووە تۆ ئاڵتونی بەڵکو ئەو بێدینیە زیاتر قاڵب دەکاتەوە زیاتر دەبێت بە دینەکەی خۆتدا بچێەوە و پێغەمبەری خوا سەڵسەم فەرمووی والذی نفس محمد بیده ئەگەر ئەو زمانە هات قەسەم بەو کەسەی ڕوحی محەممەدی بەدەستەکە ئەڵڵایە تخوا سوێندی پێغەمبەر مەخە کە پێغەمبەر سوێندی لێ ناکەوێت چونکە سوێندی لەسەر تۆ خواردو کە ئەهلی ئیمانی إن مثل المؤمن كمثل النحلة أكلت طيبا ووضعت طيبا والله مسلمان وەک هەنگ وایە پاک دەخوا و پاکیش دادەنێ ئەو هەموو پیسیە هەیە مێشەنگ توخنی ناکەوێ دە کیلۆمەتر دەبڕێ بۆ ئەوەی شیلەی گوڵێکی دەستکەوێ مسلمانیش ئەوە دوور دەڕوا کەمی دەست دەکەوێ بەس بە حەڵاڵ ڕازیە لە پەنا ماڵی خۆی زۆلگاو هەیە ناچێ هێلانی تێدا بکە ها مێشەنگ ئەچێت لە شاخەکان لە پەنا دارەکان لەسەر لقی دارەکان لە کولانەکەی خۆیدا لە شوێنێکی پاک و خاوێندا نەبێ هێلانە ناکاگە کردی دەفەوتێ مسلمانیش وایە ئەو هەموو زبڵاوە هەیە ئللا شیلەی گوڵەکە دەدۆزێتەوە تۆپەکت ناکەوێ حەڵاڵ کۆتایی نایە ماڵی حەڵاڵ هەر دەست دەکەوێ دەی هەنگ بە و مێشە ڕەشکە مەبە پێغەمبەر صلی الله فەرمووی مسلمان ئاوایە سوێندی لەسەر خواردووی کفر دەیەوێ ناسنامەمان لە دەست دەربێنێ پێغەمبەری خوا صلی الله فەرمووی قیامەت نایە هەتا کافر و مسلمان کافر و بەرەی یەهود و جوولەکە لەگەڵ مسلماندا ڕووبەڕووی شەڕێکی خوێناوی دەبنەوە فەرمووی لەو ڕۆژەدا دار و بەر پشتیوانی لە مسلمان دەکا دەفەرمێ یا مسلم یا عەبدەڵڵا هذا یەهودی خەلفی فەقتله ئەوە جوولەکەیە لە دوای من خۆی شاردۆتەوە بەردەکە وا دەڵێ دارەکە وا دەڵێ وەرە بیکوژە کابرایەکی موسڵمان لەگەڵ جوولەکەیەکە قسەی دەکرد دانیشتبوون لە وتێلێکە بەیەکەوە ڕەفیق بوون وتی ڕۆژێک دێ ئێوەی جوولەکەکەم ڕۆدەستە و هەیمەنەتان بەهۆی ئەمریکاوە بەسەر جیهاندا هەیە ڕۆژێک لەگەڵ ئێمە بەرەو ڕوو دەبنەوە دار و بەردێتان دێتە جواب وتی ئیمانم هەیە ئەوەی محەممەدی ئێوە بیڵێ من ناڵم پێغەمبەرە بەس پێشبینەکانی هەمووی ڕاستن پێشبینەکانی دێنەجێ بەڵام تۆ لە قسەی محەممەدەکەی خۆت باش لە حاڵی نەبووی دەڵێت چی یا مسلم یا عەبدوڵڵا هەتا تۆ ئەو ناسنامەت نەبێ منی یەهودی و جوولەکە حیساب بۆ تۆی مسلمان ناکەم ئێمە ئەمڕۆ ئیشمان ئەوەیە لە عەبدوڵڵاوە بتکەین بە عەبدی دینار و دۆلار مسلمانانمان وا لێ کردووە خوا بەگەڵایەک دەگۆڕێتەوە نەعوذ باللە ئێمە بەرنامەمان ئەوەیە تۆ لە عەبدوڵڵا لادەین بتکەینە عەبد و دیناری و دۆلار وا لێبکەین لە موسلیمە بەس ملمی سەر تەسکەرە سا زۆر تەسکەرەسەی کە نووساوە ئەدیانە ملم هەر مسلمەکەش نەماوە سینەکەی لێکراوەتەوە بەس بە تەسکەرە مسلمان بی یەک ڕەوشتی مسلمانان نەمێنێ ئەو کاتە داروبەر بە مسلمانی حەق دەڵێ یا مسلم یا عەبدەڵڵا من وا لە تۆی مسلمان دەکەم عەبدی خوا نەبی و عەبدی دینار و دۆلار و دنیا بی وا لێ دەکەم مسلمانی بە حەق نەبی جا ئەو کاتە مسلمانەکە قسەی پێ نەما فعلا کابرای جوولەکە قسەکەی ڕاست بوو وەختێ دار و بەردی فعل لێ دەکا کە مسلمانی بە حەق بی و عەبدوڵڵای بە حەق بی بەس عەبدی خوا بی عەبدی شتی تر نەبی لەم سەردەمی عەولەمەدا ئەمڕۆ سەردەمی جیهانگیری ئاخری وتارەکەم بەوە دێنم لەم سەردەمی جیهانگیری و عەولەمەیەدا کە هەموو مەوشەی عەولەمەمان بیستووە عەولەمە پێناسەکەی جیهانگیری یعنی ناوەکەی جیهانگیریە جیهان هەمووی دەبێتە دێیەک هەمووی لە یەکا دەتوێتەوە هەموو زمانەکان حەزارەتەکان فکرەکان بۆ هێزی دەسەڵاتدا دەمێنێتەوە زۆربەی خەڵکی تیا لەناو دەچێت پێچەوانەی عەولەمە چییە لە لۆغەتا بێت تەماشاکەی کە دەڵی سارد گەرم هەیە کە دەڵی بەرز نزم هەیە کە دەڵێی بەر کە دەڵێی دوور نزیک هەیە پێچەوانەی عولەما لە لوغەتە ئەگە تەماشاکی عەرەب دەڵێت تعرف الاشیاء بأضدادها هەر شتێ ویستت بیزانی معنای دژەکەی چیە و نەتزانی سەیری بەرامبەرەکەی کە سەیری دژەکەی کە لە کوردەواری خۆمان وشەیەکی جوان هەیە ئەڵەن کابرا چای شیرینیان بۆ بەر شەکری تێکرا بۆ شەکرە وردە حەزی لەو چا شیرنە نەبوو نەشی دەزانێت بڵێت چم بۆ بێنم بڵێت چایەکی تاڵم بۆ بێنن وشەی تاڵ جوان نییە بۆ خواردن وتی چایەکم بۆ بێنە دژ لەمە دژی ئەمە دژی ئەم شیرنە هەبوو بە دیش لەمە لە ئەوە هاتووە دژ لەمەیەکم بۆ بێنە کوردی ئێمە زۆر عاقڵ بووە لە فەرهەنگی شاوایە شتێک نەتزانی معنای چیە مقابلەکەی چی دەگرێتەوە کە وتن نازانم سەرماچی پێوان بڵە دژی گەرما عەولەمە و جیهانگیری دژەکەی ئەمڕۆ نیشانەی پێناسەیە ناسنامەیە هەر کەسێ بێوێت لە عەولەمەدا نەتوێتەوە زایع نەبێ ئەبێت ناسنامەی خۆی هەڵگرێ پێت سیر نەبێت کە لە وڵاتێکی وەکو فەڕەنسادا کە بەلانکی دیموکراتیەت ناو دەبرێ کە بە ئەو پەڕی بە حساب ئازادی لە وڵاتی فەڕەنسادا هەیە فەڕەنسا بڕیارێکی دەرکردووە هەر بەرپرسێک لە وڵاتی فەڕەنسادا بۆ هەر گۆڤار و ڕۆژنامە و کەناڵێکی ئاسمانی و جیهانی قسە بکا بە غەیری زمانی فەڕەنسی قسە بکا ئەگە هەموو زمانی دنیاش بزانێ بە چەند هەزار دۆلار غەرامە دەکرێ ئیلا وەزیری دەرەوە نەبێ ئەو مافەی هەیە چونکە لەگەڵ هەموو وڵاتاندا دەگەڕێ بۆ؟ چونکە فەڕەنسا لە زمانەکەی خۆی دەترسێ خەریکە زمانی ئینگلیزی باڵی دەسەر دەشتدا دەکێشێ ئەزانێ زمانی فەڕەنسی دەتوێتەوە لە ناو زمانی ئینگلیزیدا بۆیە هەر مەسئولێک بە یەک ووشەی غەیری فەڕەنسی قسە بکا بۆ کەناڵێک بە چەند هەزار دۆلار غەرامەی دەکەن لە چێشخانەی بورجی ئیڤڵدا لە فەڕەنسا کەسێ بچێتە ئەو چێشخانەیەوە سێ خواردەمەنی نابێت تێدا بێ هەمبەرگر بیپسی کۆلا کۆکا کۆلا نابێت لە ناو ورجی ئیڤڵا بفرۆشرێ بۆ چونگە فەڕەنسا دروستی نەکرد و وشەکەش فەڕەنسی نییە لەو چێشخانەیەدا دەبێ هەرچی وشە هەیە فەڕەنسی بێ و هەرچی خواردن هەیە بەرهەمی فەڕەنسا بێ بۆ ناسنامەی خۆی دەپارێزەوە با نەتوێمەوە لە وڵاتاندا با ئاسارەکانی خۆم لەدەست نەدەم دەی باشە ئێمەی مسوڵمان ئەحەقترین وریای ناسنامەی خۆمان بین وریای دووشت بە ناسنامەی مسوڵمانەتی کە وتوتە لا ئیلاه ئیلا الله هەر بە تەسبیح مەیڵێ بڕیارم داوە هیچ شتێک شایانی پەرستن نییە ئیلا ئەڵڵا نەبێ تۆ دەپەرستم لە عیبادەتە لە نوێژە لە ڕۆژوودا لە حەج و سەرفترە و زەکاتە لە ئەحکامی شەریعەتدا لە ژیانی هاوسەریمدا لە ڕۆیشتنما لە کڕینما لە فرۆشتنما خوا شەریکن نییە ئەبێ ناسنامەکەت ئا ئەوە بێ لەناو دڵتا هەڵت کەندبێ و ناسنامەی کوردایەتیشمان کە بەرهەمی ئیسلامەتیمانە حەتا کوردایەتی لەژێر سایەی ئیسلامەتیدا بێ پارێزراوە هەر وەختەوە ئیسلامەتیمان لەدەستدا دڵنیات دەکەم دڵنیا بە کوردایەتیش لەدەست دەدەی نەتەوەکەت دەتوێتەوە ئەم باسە هەڵدەگرین بۆ زنجیرە باسەکانی داهاتوو کە زۆر شتمان لەسەر مەسەلەی ناسنامە و پاراستنی هەویەی ئیسلامەتی و کوردایەتیمان ماوە بە پشتیوانی خوا بۆ وتارەکانی داهاتوو یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی بە ئاگامان کەی وشیارمان کەی بێدارمان کەی خوای پەروەردگار داوا لێ دەکەم لە خەوی غەفڵەت بە خەبەرمان بێنی ئەو کەسانی دڵسۆزی ئەم دینەن ئەم وڵاتەن ئەم خاکەن ئەم میلەتە هەژارن خوای موفقیان کەی ئەوەی چاکە چاکتری کەی ئەوەی پاکە بیپارێزی لە پیسی ئەوەی تێوەگلاوە لە زەلکاوی نەفامی لە بێدینی لە بێهۆشی لە سەرخۆشی لە داوێن خراپی یا ڕەبی خوا هیدایەتی بدەی خوا بە ئاگای بێنیەوە تووشی هاوڵ و ڕەفیق و ڕێگای بەعشی کەی لەو زۆلکا و پیسا و زەنگاوە دەری بێنی لەم ڕۆژە مبارەکەدا لێت دەپاڕێنەوە دەستی بەدەست نوێژەوە یا ئەرحەمە ڕاحمین یا شافی یا ئەڵڵا ئەوەی نەخۆشە خوا شیفای بۆ بنێری ئەوەی نەخۆشە خوا شیفای بۆ بنێری ئەوەی نەخۆشە خوا شیفای بەخێری بۆ بنێری یا ڕەبی خوای ئەوەی مردووە لە گوناهی خۆش بی ئەوەی مردووی لێ مردووە سێبوری بەدڵ و دەروونی بدەی یا ئەرحەم الراحمین عاقبەتی هەموو لایەکمان خێرکەی باران و بەرەکەتی ئەو ئاسمانەمان بەسەرا بارێنی خێر و بەرەکەتی ئەم زەوێشمان بۆ بڕوێنی وڵاتی ئێمە وڵاتی مسلمانان لە هەموو شەڕێک لە فتنەی خوانەناسان بێدینان سەلیبان شەیطان و ڕێباز شەیطانان خوا بەدوورکەی بە ڕەحمەتی خۆت یا ڕەبی خوا عاقبەت خێرمان کەی آمین آمین والحمد لله رب العالمين